ناوی کتێب ئەڤینم خۆش دەوێت بەڵام لە ژن دەترسم بابەت گوڵبێژی شعر و نووسین نووسینی حسێن پەناهی وەرگێڕانی توانا ئەمین لە بڵاوکراوەکانی کتێبخانەی یادگار. خوێندنەوەی شەدا بەختیار. کاری دەنگی ڕاوێژ. ئەم وەرگێڕانە بۆ هەرمێ. تەنها بەهانەی ژیانی من.